کوردان وا بەکاروان گێ لە ڕێشارانەوە کۆچی کوردان وا بەکاروان گێ لە ڕێشارانەوە ڕۆژ بەباری قرس برسی شەو لە باربارانەوە ڕۆژ بەبار نیشتیمانی خۆمەدەی پێوە مەڵێناوارەیە نیشتیمانی خۆمەدەی پێوە مەڵێناوارەیە گەرچی بێ ڕاشما و پێخواسم لە کۆسارانەوە گەرچی بێ ڕاشما و پێخواسم هەستی ڕێگە دوورا و خێڵیمان دوو لێو بەبار و پێبەتی چاوباسرین دێنە پیری کۆچەکەی یارانەوە چاوباسرین دێنە پیری کۆچەکەی نای سوزی دنگی گورانی هوا رو کوچی سور کاروان جی داوتانا Sorry, sorry,